ئایا هیچ شتێک ناوێ باوکی وەلید؟ من دەمەوێ و ئێوەش دەتانەوێ و بەدەستخواشە ئەو شتەی کە دەمانەوێت. داواکارم لێی کە ئەو کارە سەر بگرێت ئەگەر خێری پێوە بێت بۆ هەردووکیان. خێرە ان شاء اللە. ڕات چییە بە برازاکەم؟ کامیان؟ عومەر تۆ باشتر برازاکەت دەناسی. وە تۆش زیاتر کچەکەی خۆت دەناسی فاتیمە. تۆ لە من زیاتر دەیناسی. کچ نهێنی دایکیەتی و دایکیشی عەمباری نهێنیەکانیەتی. هیچ شتێک لە ماڵی عەبدولمەلیک بە نهێنی نییە تا لێی بشاریتەوە. خۆ ئێمە گفتوگۆ ناکەین هەتا وەکو نیوەشەو. پێم بڵێ خێرە ئایا بۆ یەکتر دەشێن؟ ئایا داوای لێت کرد؟ وەڵامی پرسیارەکەم بدەرەوە، بۆ یەکتر دەشێن؟ یانیش ڕای تۆ لەگەڵ ڕای عاتیکەدایە ها؟ ڕا ڕای تۆیە. تۆ باوکی ئەوی و بەرپرسی ئەو و کاروباری خەڵک و جێنشینی هەموو موسوڵمانانی. ئەوەی پرسیار دەکات ئەوە جێنشین نییە. ئەو مێردەکەتە، باوک، مامی کوڕەکەم. ئایا ئەوان بۆ یەکتری دەشێن؟ یانیش عەیبێکی تێدایە و کە من نایبینم؟ لە هیچ شتێکی کەم نییە. من کە زانیاریم لەسەر هەیە چاوێکی پاکی هەیە فەقێیە و هەروەها ئیمانداریشە دڵێکی زۆر نەرمی هەیە و لە خاڵەکانی ژیان دەرچووە. وشەی حەق لە ژێر ددانەکانت دەردەچێت هەر وەکو وشەی ناحەق، ئافرەت. ئەو کچی تۆیە و ئەویش کوڕی براتە. وە تۆش دایکی ئەوی. ئەگەر هاتوو ئەو بوو بە ژنی کوڕەکەت ئەوا بێگومان تۆ دەبیت بە دایکی هەردووکیان. من دایکی کەس نیم تەنانەت ئەو کوڕانەی لە خوێنی من و تۆ دروست بوون. ئەوە حەقی تۆیە وە سوبحانە ئەوەی دڵ دەگۆڕێت. گفتوگۆت لەگەڵ ناکەم لەسەر شتێک هێشتا نەمزانیوە خودا جێ بەجێی دەکات یانیش نا یان ئێمە شتێکمان دەوێ و خودای گەورە شتێکی تری دەوێ. ئایا هیچ شتێکی ترت دەوێ لە من؟ بەڵێ. دەمەوێت لەگەڵی دابنیشی و پرسیاری لێ بکەی بەبێ ئەوەی سێیەم کەس لەگەڵتان بێت تەنها یەک پرسیاری لێ دەکەیت و تەواو ئایا تۆ عومەرت دەوێت؟ چی ڕووی داوە دایکی پەیمان پارێز بۆ دەتەوێت لەوە زیاتر چی ڕوو بدات کچی خۆم چی بووە پێم بڵێ لە ماڵی جێنشین ئەی کچی جێنشین باشکرا قسەم لەگەڵ بکە چی ڕووی داوە خوا دەرەنجاممان بە باشی بێنێت. اعوذ باللە قسە بکە دایکە چی دەزانی لێم دەشاریتەوە. من دەترسم لە کۆتاییدا زۆر خراپ بەسەر باوکت بێ. شتێکی خراپ بەسەر باوکم هاتووە خوا نەکا. یاڕەبی خوا بیپارێزێ لە هەموو ناخۆشیەک. ئایا ڕۆمەکان هێرشیان کردە سەرمان؟ لە هێزەکانی براکەت مەسلەمە ئەوەندە هەیە کە ڕۆمەکان نەتوانن بێنە پێشەوە. براکەم سولەیمان لە شەڕەکەی ئەفریقا بریندار بووە. بەڵام دەزانی خوای گەورە سەرکەوتووی کردووە بەسەر ئەو کافر و بێ دینانە. ئایا هیچ شتێک بەسەر مام عەبدولعەزیزدا هاتووە لەگەڵ بنەماڵەکەی لە میسر؟ زانیاریمان پێگەیشت لەبارەی ئەوانەی میسڕ بەجێدەهێڵن و دێن لەم کۆشکە دادەنیشن لەگەڵ کچەکانیان کچی پەیمان پارێز. یاڕەبی خوایە جان سەبوریمان پێ بدەی. بەو شتەش وازیان نەهێنا بەڵکو پیلانێکیان داناوە بۆ چڵیسی خۆیان کوڕەکەی خۆیان فێرکردووە داخوازی کچی پێشەوای ئیمانداران بکات. بۆ ئەوەی بێن دەست بەسەر سەر و باڵی خیلافەتەکەدا بگرن بۆ خۆیان. پاشایەتی، جێنشینی، کوڕەکەی و کچەکەی. ئایا عومەر هات بۆ داخوازی؟ ئایا چاوت لە خیلافەت دەبێت؟ میراتی باب و باپیران و حەقی براکانت ئەی کچی عەبدولمەلیک؟ هاتۆتە داخوازی؟ ئەگەر داواشی کردبێ ئایا تۆ ڕازی؟ ئەگەر باوکم ڕازی بێ. گەر من نەمویست بۆ تۆ بێ و ڕازی نەبووم بە هیچ شێوەیەک ڕات چی دەبێ؟ عەیبەکەی چیە دایە گیان؟ ئەو حەزی لە تۆ نییە کچی خۆم. ئەو دەیەوێ دەست بەسەر خیلافەتەکەدا بگرێ. سەیرکە بزانە کێ شایستەی خۆشەویستییە. تۆم نارد بۆ تەنها پرسیارێک ئەویش بۆ مارە بڕین بەڵام بوو بەوانەیەک یان وتارت خوێندەوە هاتم بۆ لات خەوتبووی حەزم نەکرد هەڵت بستێنم هیچ شتێک خەڵک بێ دەسەڵات ناکا یان خەو یان مردنی بەدەستی خودا ئەو دوو شتە نەبێت هیچ شتێک ناتوانێت گرێو لەمن بەرێتەوە دڵنیابە وە خودای گەورە خۆی دەتوانێت ئەو کارە جێ بەجێ بکات شەوێکی شاد بۆ تۆ عاتیکە. عاتیکە؟ ئا ببورە مەبەستم ئەوە بوو بڵێم دایکی وەلید وە لە هەمان کاتدا دایکی بوکیش ئەو ئێ تۆ لەگەڵ هەرچ کەسێکی تر نا نەخێر نەخێر. کوانێ دایکی باوکی وە کچی باوکی وە نورەکەی چاوی باوکی فاتیما بڵێ ئەوە هاتم نوری چاوم چی دەوێ؟ چی دەڵێی؟ پرسیارەکەت بکە بۆ ئەوی بە وشێک وەڵامت بدەمەوە. ئایا چیت دەوێت؟ هەر دە مامەکانت هاتبوون، هەر یەک لە مامەکانیشت دە کوڕیان هەیە دەکاتە سەد کوڕ، دەی لەو سەد ئامۆزایە دانەیەکیان هەڵبژێرە. بێدەنگ بووە و شەرم بە تەواوی دایگرتووە، وەکو خۆرێک کە هەور بە تەواوی بەردەمی لێ دەگرێت. بزانم تۆ ڕات چیە بەرامبەر شعری مامت؟ ئەوە خۆشترین شعر بوو تا ئێستا گوێبیستی بوومە مامە. ڕاست دەکەی. گەر یەکێکی تر وای بگوتبایە ئەوە دووڕوویەکی گەورە دەردەچوو، چونکە ئەوە شعری مامت نییە. بەڵام پێشەوا ئیماندارن هەست و سۆزی تۆ دەردەبڕێ. مامەکانت لە ناو باخچەکە چاوەڕوانی وەڵامت دەکەن و کوڕەکانیش لە هەموو لایەکی جێنشین چاودێری دەکەن. ئایا یەکیان هەڵدەبژێریت؟ ئاگادارت دەکەمەوە، متمانە بەو وشەیە نییە کە دەڵێن، بێدەنگی نیشانەی ڕازیبوونە. دەبێت وەڵامم بدەیتەوە بە بەڵێ یان نەخێر. نا. ئایا پێشتر تۆ ئەو کوڕەت بینیوە؟ ئەوە کوڕی ماممە. هەمویان ئامۆزاتن. سەرت بەرز بکەرەوە و بە باشی تێی بڕوانە. ڕاتییە پێی؟ سڵاوی لێ بکە پێش ئەوەی لە ترسا گیانی خۆی لە دەست بدات سەسلام و عیکم ئامۆزاکەم وعلیکم. وەرە پێشەوە و تەوقەی لەگەڵ بکە بۆ ئەوەی بتبینێ و بیبینی. بەڵکو لەسەر دەموچاوی هەردووکتان دەردەکەوێ ئەو شتەی کە ئێوە هەردووکتان لە دەستی هەڵدێن. بەخێر بێیت عومەر. ئەوە بە چاوی خۆت بینیت هەڵات مامە. ئەوە لە شەرمایە نەوەکو لە ترسا کوڕم. خودا بەرەکەت ببارێنێ بەسەرتاندا و بەسەر منداڵەکانتان و وە بەسەر داپیری منداڵەکانیشتاندا. پیرۆزبایی لە مێردی کچەکەت بکە ئەی دایکی هەردووکیان خەسوو یان دایکە ئەو ئەو پێویست ناکات پیرۆزت بێت یاخۆ پیرۆزت بێ شا جوانەکەم ئەوەش مزگێنی توێ گیانەکەم بڕۆ پەرداخێک هەنگوینی پێشکەش بکە ئەوە ئەرچی بووکە ئەویش تۆ خانمەکەم من هەر کەسێک پێشەوای ئیمانداران لەنێو ماڵی خۆی ببینێ، باوەڕ ناکا کە هەر ئەو پێشەوایەیە کە لەنێو ئەنجومەنەکەی دادەنیشێت بە سام و تووڕەیی و هەیبەتەوە. ئەی برازاکەم و زاواکەم، من لەناو بنەماڵەکەم باوکم و وە خزمەتکارم، و لەناو ئەنجومەنەکەم و خەڵکەکەمدا جێنشین و دادوەرم. ئەگەر بێت و لەماڵەوە هەڵسوکەوتی دادوەرانە بکەم ڕقیان لێم دەبێتەوە و ئەگەر لەناو خەڵکیشدا هەڵسوکەوتی خزمەتکارانە بکەم هەر دەمخۆن. هەموو کات باپیرم عومەری کوڕی خەتتاب دەیگوت بەو مانایەی پێشەوا لە ناو خەڵکدا دەبێ خزمەتکار و بەکرێگیراو بێ نەک میرێک بێت بەسەریانەوە. تۆ شەیدای باپیرت عومەری کوڕی خەتتابیت کەس گازاندەت لێ ناکات لەوە. ئەگەر خۆشەویستیت نەبووبێت بۆ باپیرت واتا باوکی دایکت، خۆشەویستیشت نابێت بۆ باپیرت، باوکی باوکت، و مامەکانت و هەروەها ئامۆزاکانیشت. مەعاز اللە ئەگەر بێت و بنەماڵەکەی خۆم خۆش نەوێت یان جیاوازی لە نێوان بنەماڵەکەم و پشتگیری ئەملا لەسەر ئەملا بکەم بەڵام من قسە لەسەر ئەمە دەکەم کە حوکمی باپیرم چۆن بووە. حوکم. ئای لە وشەی حوکمڕانی. برازاکەم. باپیری تۆ عومەر. پێشەوای ئیمانداران بووە لە سەردەمی فیترە. لە سەردەمی سەحابە. زۆربەی دانیشتووانەکەی سەحابە بوون. سەرکردەی هێزەکانی هەموویان سەحابە بوون. زۆربەی سەربازەکانیش هەر سەحابە بوون. گەر پێیان بڵێت من خزمەتکاری ئێوەم، هەموویان دەبوون بە خزمەتکار و یارمەتیدەر. گەر عەبا و سەڵتەکەی لەبەر بکردایەت و دابنیشتایەت لە ناویاندا، ڕێز و حورمەتیان لێ دەگرت. بۆچی؟ لەبەر ئەوەی دەبینن بەڕێزترین و باشترین کەس لەسەر ڕووی زەوی، محەمەدە، پێغەمبەری خودای گەورە، صلی اللە علیه و سلم. علیه الصلوة و السلام. بینیان پینەی لەجلەکانی خۆی دەدا، بینیان بە دەستی خۆی نەعلەکانی چاک دەکرد، بینیان بە دەستە پیرۆزەکانی خۆی جلەکانی خۆی دەشووشت، و زۆر بە ڕێزەوە لەگەڵیشیان دادەنیشت، سروشت دەهاتە خوارەوە بەسەریا و هەڵی دەگرێ و دەیبا بەرەو چینە بەرزەکانی ئاسمان زۆر بە شانازییەوە. ڕاست دەکەی مامە. بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم نە ئەمیر بووە و نە دادوەر بووە و نە مەلیکیش بووە بەڵام لە دوای خۆشەویست، جێنشین و پێشەوای ئیمانداران هاتن حوکمیان بە گوێرەی سوننەتەکانی پێغەمبەر دەکرد هەروەها بە گوێرەی وتەکانی قورئانی پیرۆز و ڕاستە کە پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم کۆچی دوایی کرد بەڵام قورئان و سوننەت ماوەتەوە هەموو شتێکی حوکمکردن و ڕێنماییەکانی تایە وا دیارە تۆ مامت تاوانبار دەکەیت کە حوکمڕانی ناکەم لەسەر پەیڕەوی خودای گەورە. استغفر اللە ئەی مام و ئەی باوکم. دەی برازاکەم ئێستا کاتی ئەو گفتوگۆیە نییە واز لێنا با بە پەلە بڕۆینە دەرەوە بۆ لای مامەکانت و هەروەها ئامۆزایەکانت ئەو موژدەیان بدەینێ هەندێک کەس هەیە پێی دادەبەزێت وەکو بروسکەیەک لەسەری دەدات با بڕۆین. بەڵکو بارینی بارانی ڕەحمەت ان شاء اللە. با بڕۆین. فەرموو. نەسیحەتی دەکەم بۆ ئەوەی جێنشینەکەی لەدەست نەدا لە پێش من، بەڵام گوێم لێ ناگرێ، دەچێت لەبەر چاوی ئێمە کچەکەی خۆی دەدات بە کوڕی عەبدولعەزیز. ئەو منداڵە سینەی مامی پڕ کردووە لە ڕق و کینە بەرامبەر بە تۆ ئەی باوکی یوسف. بزانە حەجاج لە ناوەڕاستی دڵی پێشەوای ئیمانداران دانیشتووم. بێگومان دەبێ هۆکارێکی تر هەبێ، لەبەر ئەوەی عەبدولمەلیکی پێشەوای ئیمانداران بە قسەی من و براکانی نەکرد و هەر دەبێت من ئەو شتە بزانم. هه، تا تۆ دەیزانی ئەو شتە چییە؟ ئەو منداڵە زۆر زیرەکە و جێگامان پێ لێژ دەکا و زەویش نەرم دەکا لە ژێر پێی ئێمەدا. بە بڕوای تۆ ئەوە دەمانڕوخێنێ شوعەیب؟ ئەی کوڕی یوسف، ئەم کارە پێویستی بە پشتبەستنی حەجاجە و زیرەکییەکەیەتی و پەلەنەکردنی لەم کارانە و لەناوبردنی پێش ئەوەی ببێت بە میرێک و ئەو گەمارۆی کە تۆ داتنابوو لە دەوروپشتی تەختی پادشایەتی ئەو شکاندی ئەو پیاوێکە لە جۆرێکی ئەوان نییە و ئاوەستە ئەو هەموو شتانە بۆ من لێگەڕێ و حەقت نەبێ و هەموو خەمێکت با ئەو شتە بێ کە چی شتێک ڕوویدا لە ناو ماڵی دارایی و تۆ بە هیچ شێوەیەک ڕێگا بە هیچ پیاوێکی نوێ یان هیچ خزمەتکارێک نادەی کە لە دوای بڕوا بۆ دیوەخان پێش ئەوەی کە بە من نەڵێی کێ و کێ نییە. خەمت نەبێ من زۆر لە تۆ زیرەکترم. تۆ لە من زیرەکتری؟ ئەه. تۆ دەنگ و باسی هەموو پیاوەکانت بە باشی دەزانی. دەشزانم چی ڕوو دەدات لە ماڵیان. ئایا تۆ دەزانی ئەو خزمەتکارە ڕۆمییە درهەم هاتوچۆی عومەر دەکات؟ هەروەها زانیم کە سی هەزار دیناریشی داوەتێ یان زیاتر. خزمەتکارەکە پێی وتی. زانیم پێش ئەوەی خۆی پێم بڵێ. کەواتە ئەو دەیەوێ بە دووڕوو یاری بکە لەو گۆڕەپانە بە ئارەزووی خۆی. ئەویش هەر وەکو درهەم کەسێکی دووڕووە. پێت دەڵێم ئاگاداری خۆت بە لێی. بۆ کوێ دەڕۆی کوڕی یوسف؟ پیرۆزبایی لە عەبدولمەلیک و زاواکەی دەکەم هەروەها تۆش ئاوا دەکەی لەبەر ئەوەتا ئەی کوڕی حەجاج؟ حەجاج ڕاست دەکا بە تۆ دەڵێ لاشە و مێشکت بۆگەنە باوکە بەڵێ تۆ مێشک و لاشەت بۆگەنە گەر عبدول مەلیک تۆی بکوشتایە کەس گلەی لە باوکت و لە کەسێکی موهەلەبی نەدەکرد ئەگەر لە ئەنجومەنەکە بوویتایە و گوێت لە قسەی ئەو منداڵە نەفام و نەزانە بوایە عومەری کوڕی عەبدولعەزیز کە چۆن بە ئارەزووی خۆی سەبارەت بە ئێمە قسەی دەکرد یەکسەر دەستت دەخستە قوڕگی و دەتکوشت باوەڕم پێ بکە نەفرەت لە دایکت ئەی کوڕی موهەلەب ئایا گوێت لێ نەبووە مەلیک لە ناو ئەنجومەنەکەی شێرە و لە کەسیش ناترسێ و هەر کەسێکیش لە شێریش نەترسێ فڕێی دەدا بۆ بەچکەکانی بۆ ئەوەی بیخۆن و باشە نەنێ لە لاشەی بەجێ دەهێڵێ بۆ باڵندەکان. تۆ شێری و ئێمەش بێچوەکانتین ئەی شای هۆزەکەمان و هەروەها تۆ شێری هەر هەموومانی ئەی شای گەورەی عەرەب و عەجەم. بێدەنگ بە ئەی بێ مێشکترین کەس لە هۆزی باوکت. عەرەب هیچ شایەکی نیە جگە لە یەک کەس ئەویش پێشەوای ئیمانداران عەبدولمەلیکی کوڕی مەڵوان. ئەگەر شمشێری ئێمە نەبوایە و ڕێزگرتنی لە پەیمانەکەمان نەیدەتوانی لەسەر کورسی جێنشین دانیشێت بەڵام ئێمە ڕێزمان لەو کەسە گرت کە وەفای نیە بێدەنگ بە کوڕە باسمان لە بنەوە نەبڕم ئەجینا دەست و قاتت بە گوریس بە توندی دەبەستمەوە لێرەوە ڕادەکێشم لە قەڵای خۆڕاسانەوە ڕادەکێشم تا هۆڵی ئەنجومەنەکەی تاوەکو بەر پێی ئەوان لە دیمەشق فێری چڵێسیت کرد ملی ئێمە داوەتە دەست بێ قیمەترین کەس لە ناو خەڵک وە کەسایەتیت کەم کردینەوە بۆ ئەو پیاوکوژە لە خۆڕازیە و هەر چۆنێک بێت بە ئارەزوی خۆ یاریمان پێ دەکات ئەی بێ مێشک تۆ هیچ چاکەت لە بەرچاو نییە ئەگەر ئەو پیاوکوژە نەبوایە هەتاوەکو ئەمڕۆش لە ناو زیندان ڕیسوا دەبووی یانیش دەیانکوشتی. بڕۆ خۆت ئامادە بکە بۆ ئەوەی بە دەست بەستراوی لەگەڵمدا بیت. بە دەست بەسراوی؟ تا جێنشین بزانێ کە ئەو پیاوە لە تۆ خۆش بووە و هەروەها بەڕێژی کردووی. بەڵام باوکت موهەلەب. قەت قەت لێت خۆش نابێ و ئەگەر زاواکەشمان حەجات لە ئیهانەی تۆ بۆ ئەو خۆش بێت بەڵام باوەک هیچ کات لە بێمێشتی کوڕەکانی خۆش نابێت یاڵا دەبێ بێکەوە بڕۆین بۆ شام هەر ئەم شەو ئێستا هیچ کارێکی ترت نەبوو ئەی ئەو کەسەی کە گلێنەی چاوی منت فڕاند؟ داواکارییەکەم ئەوەیە کە دڵخۆشی بخەیتە دڵی ئەو کەسانەی کە لە زیندان بە غەمباری ماونەتەوە. ئەمەش باشترین شتە بۆ ئەوی لە خودای گەورە نزیک بیتەوە پێشەوا ئیمانداران. جێ بەجێی دەکەین ئەی باوکی حافز. خودا خێری چاک کەت بنووسێ پێشەوای ئیمانداران. فەرمانم دا کە هەموو زیندانەکان ئازاد بکەم تەنانەت ئەوەی سنووری خودای گەورەی بەزاندووە. ئەوەی بەزاندوویەتی ئەوە هەرگیز لێی نابوورین. خودا عەقل و بەیان بەرز کاتەوە پێشەوای ئیمانداران. خەریکە دەست دەخاتە ناو کاروباری جێنشینی هەر لە یەکەم شەوەوە باشە براکەم تۆ خەم لەو شتە مەخۆ ئەو ئێستا زۆر لە ئێمە نزیکتر بووە وەک لە جاران بەخێر بێیت ئەی بووکی کوڕەکەمان و هەروەها پەیمان پارێزی جێنشینەکەمان. بووکی کوڕەکەتان، پەیمانپارێزی جێنشینەکەتان، وا دیارە من بێگانەم لە لای ئێوە پورە خۆشەویستەکەم ئازیزەکەم. ئەی خوشکی باوکم پەیمان پارێزی یەکەم لە میسر خوا تەمەنی پێشەوای ئیمانداران درێژ بکات ئەی کچی براکەم هەزار ساڵ تەمەنی بێ پورە خۆشەویستەکەم. دایکی تۆ دایکی ئەوی برد و ڕۆشتن بێ ئەوەی لەگەڵ ئێمە دانیشن ڕۆیشتن کۆشکەکەی ئۆمەر ئامادە بکەن پورێ بۆ پێشوازیکردن لە بووکە خۆشەویستەکەمان فاتمە ئەوە کاری خزمەتکارە کچەکەم ئەوەی لەسەری بوو کە کۆشکی کچەکەی ئامادە بکە ئەی بووکی پەیمان پارێزمان ئەو لە پێشترە بۆ ئەو ئەوە کاری خزمەتکارە پوری من. ئەویش دەزانێ ئێستا پورە خۆشەویستەکەم لێرەیە دایکی دووەمی من. کاتی خۆی چاودێری مەکردن ئەو کاتەی ئێوە مناڵ بوون بەڵکو لەو کاتەی باوکە دایک تیمارە کرد لە بنەماڵەی خەتاب و بنەماڵەی هیلال هەر وایە برازاکەم. ئاواتەکانت هاتە دی و ئێستاش ئەوە من دەبم بە هاوسەری وەلیدی کوڕی مامم. هەروەها براکەشت بوو بە مێردی کچی جێنشین. ئایە هۆزی هیلال خەونیان بەو شتەوە ئەبینی؟ دوعاکانی تۆیە بۆ ئێمە و نەسیحەتی تۆ بۆ پێشەوای ئیمانداران. وە زانیاریم پێگەیشت کە تۆ سوور بووی لەسەر ئەوەی ئەم مارە بڕینە ئەنجام بدرێ بۆ من و بۆ عومەر. عومەرەوەی پێ وتم، ئایە ئەوە ڕاست نیە پوورە جوان و خۆشەویستەکەم؟ بێگومان وایە کچەکەم. تۆ لەگەڵ براکەت شایستەی ئەم کۆشکەن و شایستەی ڕێزن. کچیش نهێنی پوریەتی. باوکی ڕاست دەکات. کوڕیش نهێنی خاڵیەتی. بۆ هەردووکتان پیرۆزە. پورێ پورێ گیان. ئەوە بۆچی ئەگریت؟ دایکم. دایکم لەگەڵ باوکم کۆچ دەکەن بۆ میسر. خوا هەزار جار ئاگاداریان بێت. خەم و خەفەتم بۆ کێ باس کەم. خەم و خەفەت؟ بیستوومە کە وەلید زوو تووڕە دەبێت. دەترسم ئازارم بدات. تۆ ببە بە دایکم پوورێ. دڵنیابە دڵنیابە خۆشەویستەکەم هیچ شتێکم لێ نەشاریتەوە، هیچ نهێنییەک لە من نەشاریتەوە. ئەگەر ویستی تووڕە بکا ئەوە وازی لێ بێنە بۆ من. ئەوکاتە فێری ئەکەم چۆن ڕێزی لێ بگرێت. خوا خێرت بنوسێ پورێ. خوشکی باوکم و مامم ئەو کەسەی خەمی من هەڵدەگرێ وەکو دایکم. وەکو دایکم تۆش هەموو خەم و خەفەتی منی من وەکو دایکم نیم من ام البنینم تۆ چیت ئەی کچی عەبدولعەزیز فێڵبازی یان بێ مێشکی یا زیرەکی یان بەڵای یان ئەوە پیلانێکە کە دایکت و داپیرت فێریان کردویت دەرگاکە لێرەوەیە خانمەکەم تۆ هەقت چییە بەسەرەوە بڕۆ وەرە ناو چییە؟ خزمەتکارت، دونیا. دونیا؟ لە چ بازاڕێک گەورەکەت تۆی کڕیوە؟ لەو دونیایەدا خاتوونەکەم. لە چ بازاڕێک لە بازاڕەکانی دونیا؟ دونیا هەموو بازاڕێکی زۆر گەورەیە خاتوونەکەم. کڕین و فڕۆشتنمان پێ دەکەن بە بێ نرخ. تەنانەت خزمەتکاریش ئێستا فێر بوون بە ژیری قسە ئەکەن دەی بڕۆ. بە باشی ئاگاداری مێردەکەت بە کچەکەم. ڕێنماییم مەکە لەسەر دڵی خۆم ئەی دایکی دڵەکەم. هیچ کاتێ قسەی ناخۆشی لەگەڵ نەکەی فاتیمە. من؟ من قسەی ناخۆشی پێ بڵێم؟ من ئەوەندەی خەمی ئەومە بە نیوەی ئەوش خەمی خۆم نییە. ئەی دایکی ئەو و دایکی من. خودا بەرەکەت ببارێنێ بەسەرتا. ژینت خۆش بکات و لە مەترسی بتپارێزێ لە زمانی خراپ و لە کەسی دووڕوو. من تێدەگەم مەبەستت کێیە. خودا لێی خۆشبێ و هیدایەتی بدات. زانیاریم پێ گەیشت کە ڕێی لە. ڕێگر بوو لە مارەبڕینەکەی من و عومەر. بەڵام بە سای خودا شووم پێ کرد و. وە زۆر سوپاس بۆ خودای گەورە. زۆر سوپاس بۆ خودا. بەڵام ئاگادار بە. ئاگادار بە فاتیمە. ئاژاوە نەخاتە نێوانتانەوە بە هۆکار یان بە بێ هۆکار. ئەی دایکی خۆشەویستەکەم عمر دڵنیابە هیچ شتێک دوورمان ناکاتەوە لە یەک تەنانەت خدای گەورە نەبێ و هیچ کەسێکیش بۆی نییە قسەیەکی ناخۆشی پێی بڵێ دایکە گیان ئەو جێگەی متمانەی مامێتی خۆشی دەوێ و لەگەڵی دادەنیشێ و وە گوێ لێ ڕادەگرێ ئەو شتە زۆر دەمترسێنێ کچەکەم یانی تۆ لە باوکی من دەترسی؟ من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في الأقد ومن شر حاسد إذا حسد بۆچی داوای منت کردبوو پورێ سەرقاڵی کردی هاوسەرەکەت وە کچی مامت و خوشکی عمر لە سەردانی پورەکە هیچ نییە پورێ گیان هیچ نییە چەند ڕۆژێکم لە ناو شارەکە بردە سەر هەر ئەوەندە بوو پورێ. چەند ڕۆژێکە ئەنجوومەنی جێنشینت بەجێ هێشتووە ئەی پەیمان پارێز. لەسەر ئیزنی ئەو. بە شەو و بە ڕۆژ دوور نەکەویتەوە لە ئەنجوومەنەکەی و داوای یارمەتی نەکەی ئەگەر ناساغیش بیت و ئەگەر نەخۆش بێ و نەوتوانی بڕۆیت ئەوا لەسەر دەستەکانت و ئەژنۆکانت بڕۆ تا جێگەی خۆت بگری لە تەنیشت باوکتەوە و بەجێی مەهێڵە بۆ کەسێکی تر. ئایە کێ دەوێرێ پورێ لەو شوێنە دانیشێ کە وەلید لێی دادەنیشێ ئەو لە خۆ ڕازی بوونە لادە لەسەر سرت سیر کە ئامۆزاکەت و میری خوشکەکە چیان لێ هاتووە ئەوان نزیکترن لە باوکت تا تۆ نزیک بێت یاخود دوور لە هەر شوێنێک دەوێ بادانیشێ وەکو هەموو کەسێک کە دادەنیشێت وەکو دانیشتنی پەشیمانەکان بەڵام دانیشتنی پەیمانپارێز حەقە و هەڵبژاردن کراوە لەسەریە و ئەوەش پەیمانە. لەوە ئاسانتر نییە کە هەڵبژێرراوێک بگۆڕی بە یەکێکی تر و پەیمانێک بە پەیمانێکی تر. باوکم پەیمانی خۆی ناگۆڕێ هەی خوشکەکەی باوکم. ئەی عەبدولعەزیزی مامت؟ عەبدولعەزیزی مامت پەیمانپارێزی یەکەم. ئەهێڵێت جێنشینی بۆ کوڕەکەی نەبێت لە پێناو کوڕەکەی هەموو هەوڵێکی خۆی دەدات خوا نەکا تۆ ببی. ئایا حەسوودی بە کوڕی مامت دەبەی کە زۆر نزیکە لە منەوە؟ ئەوە حەسوودی نییە باوکە گیان، بەڵام دەبینم باوەشی خۆتی بۆ دەکەیتەوە و هەست دەکەم تۆ زۆر خۆشت دەوێت بە هەموو شێوەیەک وابزان. بە یارمەتیت و پاشان تۆ و ئەو کەسەی کە لە بن گوێتی خوێندووە باش دەزانن کە ئەو بۆچی لە خۆم نزیک دەکەمەوە. پاسەوان! بەڵێ گەورەم. ئەمشەو دەمەوێت هەموو پیاوانی هۆزی مەڕوان هەموویان بێن بۆ ئەنجومەنەکەم. باش؟ یەکەم کەس، میر عومەری کوڕی عەبدولعەزیز. فەرمانتە ئەی پێشەوا. بەڵێ هەر ئاوا بوو. خودای گەورە سەرکەوتووی کردین لەسەر دژمنی میلەتەکەمان و و هەموو ناحەزانی ئەو وڵاتەمان و دەسەڵاتەکەشمان جێگیر بوو لە دەرگاکانەوە هەتاوەکو سەر چیاکانی ئوڕاس و بۆ ڕووباری نیل و چیاکانی خوڕاسان. خودا سەرکەوتووت بکا پێشەوای ئیمانداران. وە ئەو سەرکەوتنەش تەنها لە سایەی خودای گەورەوە بووە. هیچ سەرکەوتنێک نایەت تەنانەت بەدەستی خودای گەورە نەبێت وهو سبحانە الفتاح العلیم. وە خودای گەورەش ئەو شتەی کردەوە لەسەرمان دەرگای ڕزق هەتاوەکو وای لێهات هەموو ماڵەکانی دارایی پڕ بوو لێی ڕژا سوپاس بۆ خوا وە بە باشمان زانی کە لەسەر خەڵکدا فراوانی بکەین دوو بەرامبەری بکەین مووچەکانیان و وە خەڵاتیان بکەین ئایا ئێوە چۆنی دەبینن؟ زۆر باشە هەی پێشەوای ئیمانداران. ئەی باشە ڕای سولەیمان چیە؟ شاسواری هۆزی ئومەیە خوا زیادی بکات لەسەر پێشەوای ئیمانداران پارەی خزمەتی وڵاغەکانیش زیاتر بێت لە هەموو شارەکانی وڵات گرینگیان پێ بدرێ و وە لە جەنگدا زۆر زۆر بەهێز بن وە لە پشودانا ڕاهێنانیان پێ بکرێ. ئەی ڕای تۆ چیە سەرکردەی هێزەکانمان؟ لەگەڵ هەموو ئەو شتەی دەیبینم پێشەوای ئیمانداران زیادکردنی مووچەی سەرباز و هەروەها جلوبەرگیان دەمەوێ دوو بەرامبەر بێ لەکاتی شەڕکردن و جەنگدا و خەڵاتکردنی بنەماڵەی شەهیدەکان و پاراستنیان بە باشی. ئەی تۆ باوکی حەفز؟ لەگەڵ هەموو ئەو شتانەی کە لە پێشی یا لە پاشی دەبینم، ڕێگەی حەدس تەمیم بۆ ئێستا هیچ کێشەیەکی نییە. وە چاککردنەوەی مزگەوتی حەرام، قیبلەی مسوڵمانان، و چاککردنەوەی مزگەوتی نەبەوی شەریف،